کاسێتی هەژدەیەم لە پەرتووکی جیهانی سۆفیا لە نووسینی یۆستاین گاردەر دیوی یەکەم لە لاپەڕە پێنج سەد و سی و یەک. دوایی چی ڕوویدا؟ لە دوای مارکس بزوتنەوەی سۆسیالیزم بەسەر دوو ڕەوتی سەرەکیدا دابەش بوو کە بریتی بوون لە سۆسیالیزمی دیموکراسی و لینینیزم. ئەوروپای ڕۆژاوا سوسیال دیموکراتی هەڵبژارد کە ڕێگەی ئاشتیانەتر و ڕەوتێکی ئارامتر بوو بۆ گەیشتن بە سوسیالیزم. دەتوانین ئەمە بە خەباتی ئارام ناوبەرین لە لایەکی ترەوە لینینیزم کە پێی وابوو شۆڕش تاکە ڕێگای بەرەنگاربوونەوەیە لە بەرامبەری کۆمەڵگای چینایەتی کۆندا کە لە ئەوروپای ڕۆژهەڵات و ئاسیا و ئەفریقیا کاریگەریەکی زۆری پیدا کرد. هەردوو بزوتنەوەکە هەریەک بە شێوازی خۆی لە دژی سەختی و ستەم و ڕەنج خەباتیان کردووە. بەڵام ئایا خۆیان نەبوونەتە هۆکاری یا هۆی ستەمکاری نوێ، بۆ نموونە لە ڕووسیا و ڕۆژهەڵاتی ئەوروپادا؟ ئەڵبەت شکی تێدا نییە لێرەدا بۆ جارێکی تر بۆمان دەردەکەوێ کە مرۆڤ دەست بداتە هەر شتێک هاوئامێزبوونێکە لە چاکە و خراپە. لە لایەکی ترەوە ژیرانە نییە کە مارکێز بە هۆی ئەو لایەنە خراپانەی کە سەد یا پەنجا ساڵ لە دوای مردنی ئەو لە وڵاتە بەناو سوسیالیستییەکاندا ڕوویان داوە، سەرزەنشت بکەین. لەوانەیشە مارکێز بە باشی بیری لە هەڵسووڕێنەرانی کۆمەڵگای کۆمۆنیستی نەکردبێتەوە. لەوانەیش ئەو هەرێمە واپیدراوە هەرگیز دروست نەبێت. مرۆڤ بەردەوام کێشەی نوێ دەخولقێنێت بۆ ئەوەی لەسەری شەڕ بکات. بە تەواوی ڕاستە. سۆفیا لێرەدا کۆتایی بە باسی مارکس دەهێنین. بوەستە. مەگەر تۆ نەتوت دادگەری تەنیا لە نێوان هاوسانەکاندایە؟ من نەموت. ئێسکەروج وتی. تۆ لە کوێ دەزانیت ئەو چی وت؟ وا دیارە من و تۆ یەک نووسەرمان هەیە، لە ڕاستیدا ئێمە زیاتر لەو شتەی کە پیشانی ئەدەی پەیوەندیمان پێکەوە هەیە. گاڵتەجاڕییەکە دیسان دەستی پێ کردەوە. هەروەها گاڵتەجاڕی دوو بەرامبەر. سۆفیا، ئەم دوو جۆرە گاڵتەجاڕییەمان هەیە. بگەڕێینەوە سەر باسی دادگەری. گوتت سەرمایەداری لە بۆچوونی مارکسدا جۆرێک کۆمەڵگای بێ دادگەری بوو، پێناسەی کۆمەڵگای دادگەری چییە؟ جان ڕاڵز کە فەیلەسوفێکی ئەخلاقی بوو هەوڵیدا سەبارەت بەم باسە لێکۆڵینەوە بکات و نموونەی ژێرەوەی هێنایەوە. وای دابنێ تۆ ئەندامی لیژنەیەکی گرنگی کە ئەرکی ئەوەیە بە تەواوی یاساکانی کۆمەڵگای داهاتوو بنووسیت. من پێم خۆشە ئەندامی لیژنەیەکی ئاوها بم. ئەندامانی لیژنەکە ناچارن لە هەموو وردەکاریەکاندا بەبێ جیاوازی باس و ڕاگۆڕینەوە بکەن. هەرەوەندەی گەیشتنە یەک کەوتن و یەک بە یەک یاساکەیان ئیمزا کرد هەموویان بمرن. بەڵام بە خێرایی لە کۆمەڵگایەکدا کە خۆیان یاساکانیان داناوە دیسان زیندوو ببنەوە و گرنگەوەی ئەوان نازانن لەو کۆمەڵگادا چ شوێن پێیەکیان هەیە؟ بەڵێ ڕاستە. کۆمەڵگایەکی ئاوەها دادگەرانەیە چونکە لەناو یەکسانەکانەوە هەستاوە. ژنان و پیاوانی یەکسان. زۆر ڕوونە. ئەمانە هیچیان نازانن کە لە ژیانی دووبارەیاندا ژن دەبن یا پیاو. لەوانەیە پێوەری ئەم بۆچوونە پەنجا بە پەنجا بێت. دەرفەتی پەیدابوونی ژن و پیاو لەو کۆمەڵگادا یەکسانە. زۆر باشە. ئێستا پێم بڵێ ئایا ئەوروپای کارل مارکس بەو جۆرە بوو؟ ئەڵبەت کە نا. ئایا تاکو ئەمڕۆ هیچ کۆمەڵگایەکی ئاوات لە بەرچاوە؟ پرسیارێکی باش بوو. لەم بارەیەوە بیر بکەرەوە ئیتر سەبارەت بە مارکس وتەیەکم نییە. بەڵێ بەشی دوای. داروین. کەشتیهەڵگری ژین لەسەر گۆڕەپانی ژیان لە بەیانی ڕۆژی یەکشەمەدا دەنگێکی بەرێز هیڵدەی لە خەو ڕاچڵەکاند. فایلی لاپەڕەکان کەوتە خوارەوە کاتێک خەریکی خوێندنەوەی گفتوگۆی ئالبێرتۆ و سۆفیا بوو سەبارەت بە باسی مارکس لەسەر تەختەکەی خەوی لێکەوتبوو. چرای سەر مێزەکە تاکو بەیانی گڕابوو کاتژمێرە زەنگدارە سەوزەکە هەشت و پەنجا و نۆ خولەکی پیشان ئەدا. چەند کاگەیەکی گەورە و شارێکی پیسی بە خەون دیبوو، کچێکی منداڵ لە سوچێکی جادەکەوە شقارتەی دەفرۆشت. خەڵکێکی زۆر بە جلوبەرگێکی ڕازاوە و عابای درێژەوە بە بێ گوێدان لە کەناریەوە تێپەڕ دەبوون. هیڵدا لە سەر تەختەکەی دانیشت و بیری لەو لیژنە دەکردەوە کە دەبوایە لە کۆمەڵگای دروستکراوی خۆیاندا زیندوو ببنەوە. بەهەرحاڵ هیڵدە بەختیار بوو کە لە برێکلیدا چاوی کرابوو. بەڵام کێشەکە تەنیا شوێنی بەئاگابوونەوە نەبوو، بە ئاسانی دەیتوانی لە دەورانێکی تردا بەئاگا بێتەوە و بۆ نوونە دەورانی وەستا یا لە دەورانی چاخی بەردیندا، لە دە تاکو بیست هەزار ساڵ لەمەوبەر. هیڵدا هەوڵیدا لە مێشکیدا خۆی بهێنێتەوە بەرچاو کە لە بەردەم ئەشکەوتێکدا خەریکی تاشینی پێستی حەیوانێکە. ئایا لە پێش ئەوەی فەرهەنگێک دروست ببێ کچانی پانزە ساڵ لە چ بارودۆخێکدا بوون؟ چۆن بیریان دەکردەوە؟ ئایا هیچ شتێک بە مێشکیاندا دەهات؟ هیلدا کۆتێکی لەبەر کرد و فایلەکەی لەسەر زەوی هەڵگرتەوە و دانیشت و دەستی کرد بە خوێندنەوەی بەشی دوایی. ئالبێرتۆ تازە وتبووی بەشی دوایی کە تەقەی دەرگای کەپرەکە هات، سۆفیا وتی، وا دیارە رێگە چارەیەکمان نییە. ئالبێرتۆ وتی، وا دیارە. پیاوێکی زۆر بە تەمەن بە قژێکی سپی و ڕیشێکی درێژەوە لە سەر پێپلیکانەی دەرەوە وەستابوو. گۆچانێک بە دەستێکیەوە و لە تەختەیەکیش بە دەستەکەی تریەوە. گۆچانێک بە دەستێکیەوە و لە تەتەختەیەکیش بە دەستەکەی تریەوە بوو، لە سەر تەختەکە وێنەی قایەقێک کێشرابوو. قایەقەکە پڕ بوو لە جۆری حەیوانە کان. ئالبێرتۆ پرسیاری کرد تۆ کێیت؟ ناوی من نوحە. هەردەم وت من باوەگەورەی تۆم کوڕم، بەڵام وا دیارە ئەم ڕۆژانە باو نییە کەسێک پشت و باوەگەورەی خۆی بناسێت. سۆفیا پرسیاری کرد ئەمە چییە لە دەستتدا؟ ئەمە وێنەی ئەو حەیوانانەیە کە لە تۆفان ڕزگاریان بوو، بیگرە کچم، ئەمەم بۆ تۆ هێناوە. سۆفیا وێنە گەورەی وەرگرت. پیرە پیاوەکە وتی، باشتر وایە من ئیتر بڕۆم، بەڵکو ڕەزەکەم ئاو بدەم. قاچێکی بزواند و پاژنەکانی لێکدا و وەکو بەشێک لە پیرەکان بە ڕووخۆشی لە دارستانەکەدا گوم بوو. سۆفیا و ئالبێرتۆ دیسان چوون دانیشتن. سۆفیا سەیرێکی وێنەکەی کرد، بەڵام لە پێشەوەی کە دەرفەتی وردبوونەوەی ببێت، ئالبێرتۆ بە توندی لە دەستی وەرگرت. سەرەتا سەرنجمان بۆ لای باسە سەرەکیەکانەوە بێت زۆر باشە. لەبیرم چوو پێت بڵێم کە مارکس سی و چوار ساڵی کۆتایی تەمەنی لە لەندەن بردە سەر، لە هەزار و هەشت سەد و چل و نۆ دا چوو بۆ ئەوێ و لە هەزار و هەشت سەد و هەشتا و سێ دا ژیانی لە دەست دا. لە تەواوی ئەم ماوەدا چارلز داروین لە دەوروبەری لەندەن دەژیا. داروین لە هەزار و هەشت سەد و هەشتا و دوو دا مرد و بە ڕێوڕەسمێکی شکۆدار لە ناو نەوەکانی ناوداری ئینگلیزدا لە وێست مینستێر ئابی بە خاک سپێردرا. بەم جۆرە مارکس و داروین پێکەوە ئاشنا بوون. نەک تەنیا هەر لە کات و شوێندا مارکس دەیویست چاپی ئینگلیزی گەورەترین کتێبی خۆی بە ناوی سەرمایە پێشکەش بە داروین بکات، بەڵام داروین ئەم شانازیەی وەرنەگرت و مارکسیش ساڵێک لە دوای داروینەوە ژیانی لەدەستدا و پاشان هاوڕێکەی، ئەنگێڵس، وتی، داروین بیرۆکەی کامڵبوونی مادی دۆزیەوە و مارکسیش بیرۆکەی کامڵبوونی مێژوویی دۆزیەوە. بەڵێ. خاوەن فیکرێکی گەورەی تر کە لە دواییدا کاری خۆی پەیوەست کردووە بە داروینەوە، سیگمۆند فرۆیدی دەروونناس بوو. ئەویش ساڵانی کۆتایی تەمەنی لە لەندەن گوزەراند. فرۆید وتی، بیرۆکەی کامڵبوونی داروین و لێکۆڵینەوەی دەروونی ئەو لە خۆبایی بوون و سادە بیرکردنەوەی مرۆڤی ڕسوا کرد. ئەم ناوانە یەک بە دوای یەکدا دێن ئێمە خەریکین باس لە مارکس دەکەین یا لە داروین یا لە فرۆید. بە واتایەکی بەربڵاوتر دەتوانین بڵێین باس لە ڕەوتێکی سروشتگەرایی لە نیوەی سەدەی نۆزدەهەم تا نزیکی دەورانی خۆمان دەکەین. مەبەست لە سروشتگەرایی بۆچوونێک لەسەر ژیانە کە هیچ ڕاستییەک بێجگە لە سروشت و جیهانی هەستی ناناسێت. لەم ڕووەوە سروشتگەراکان مرۆڤ بە بەشێک لە سروشت دەزانن. خاوەن بیری سروشتگەرا تەنیا جەغت لەسەر دیاردە سروشتییەکان دەکات و هیچ کاری بەسەر بۆچوونە عەقڵییەکان و ڕووداوە ئاسمانییەکانەوە نییە. ئەمە مارکس و داروین و فرۆید دەگرێتەوە؟ بە تەواوی. وشە گرنگەکان لە نیوەی سەدەی نۆزدەهەم بەملاوە سروشت و شوێن و مێژوو و کامڵبوون و گەشەکردن بوو. مارکس وتی بڕوا ئایینییەکانی مرۆڤ هەمووی دروستبووی بناغەی کۆمەڵگایە. داروین ڕوونی کردەوە کە مرۆڤ لە ئەنجامی کامڵبوونی ڕەوتێکی ژیانی ئارامەوەیە، هەروا لێکۆڵینەوەکانی فرۆید دەربارەی دەروونی نائاگاوە سەڵماندی کە کردەوەکانی مرۆڤ زۆرتر بەهۆی ئیشتیا و غەریزە حەیوانییەکانەوەیە. وابزانم ئێستا مەبەستت لە سروشتگەرا تێدەگەم و بەڵام باشتر نیە کە لەیەککاتدا باس لە چەند کەس نەکەین؟ باس لە داروین دەکەین سۆفیا لەوانەیە لە بیرت مابێ کە خاوەن بیرەکانی پێش لە سوقرات بۆ ڕەوتە سروشتیەکان بەدوای هۆکاری سروشتیدا دەگەڕان. هەروەها کە ئەوان لە دەستی ئوستوورە کۆنەکان هەڵدەهاتن، داروینیش بە ناچاری لە فکری کلیسا سەبارەت بە خوڵقانی مرۆڤ و حەیوان دوور دەکەوتەوە. بەڵام داروین بە ڕاستی فەیلەسووف نەبوو؟ داروین پسپۆری ژینگەناس و سروشتناس بوو، بەڵام پسپۆرێک بوو کە لە دەورانی نوێدا زیاتر لە هەر کەسێک بۆچوونی کتێبی پیرۆزی سەبارەت بە خوڵقانی مرۆڤ ڕەت دەکردەوە. کەواتە بە ناچاری دەبێت دەربارەی بۆچوونی کامڵبوونی داروینیش باس بکەین. سەرەتا لە خودی داروینەوە دەست پێ دەکەین. ئەو لە هەزار و هەشت سەد و نۆ دا لە شاری بچووکی شرۆزبێری لە دایک بوو. باوکی بە ناوی پزیشک ڕابێرت داروین لە شاری بچووکی خۆیدا بە پزیشکێکی ناسراو دەژمێررا و لە پەروەردەکردنی کوڕەکەیدا زۆر سەختگیر بوو. بەڕێوبەری قوتابخانەی چارلز ئەوی بە کوڕێک ناو دەبرد کە بەردەوام بێ سوود دەسوڕایەوە و یاخود یاری بە زبڵ و شتی بێهودە دەکرد و هەرگیز تۆزێک کاری چاکەی ئەنجام نەئەدا. مەبەستی بەڕێوبەرەکە لە کاری چاکسازاندنی وشەی کرداری لە زمانی لاتین و یۆنانیدا بوو. مەبەستیش لە سووڕانەوە ئەوە بوو کە چارلز بەردەوام لێرە و لەوێ دەگەڕا و هەر جۆرە مارمێلکێکی چاو پێ بکەوتایە کۆی دەکردەوە. ئەڵبەت بەڕێوبەرەکە لە دواییدا لە وتەکانی پاشگەز بۆتەوە. لە ساڵانی دواییدا کاتێک چارلز پەروەردەی ئایینی دەخوێند، زۆر خەریکی سەیری باڵندەکان و هەروا کۆکردنەوەی مێش و مەگەز بوو، بە جۆرێک کە لە پەروەردەی ئایینیشدا پلەی باشی بەدەست نەهێنا. بەڵام تەنانەت کاتێکیش قوتابی زانکۆ بوو لە زانستی سروشتیدا ناوێکی بۆ خۆی پەیدا کرد. ئەمە زۆرتر بەهۆی ئارەزوویەک بوو کە بە زەویناسی هەبوو کە پێدەچێت ئاوەڵاترین زانستی ڕۆژ بێت. لە ئاپریلی هەزار و هەشت سەد و سی و یەک دا پەروەردەی ئاینی لە کەمبریج تەواو کرد و و بێ درەنگ چوو بۆ وێڵزی باکوور و لەوێ دەستی کرد بە لێکۆڵینەوەی چۆنیەتی بەردەکان و گەڕان بەدوای فۆسێلدا. لە مانگی ئووتی ئەو ساڵەدا کاتێک تەنیا بیست و دوو ساڵ تەمەنی هەبوو، نامەیەک گەیشت بە دەستی کە ڕێگەی داهاتووی هەموو ژیانی دیاری کرد. ئەو نامەیە چی بوو؟ نامەیەک لە هاوڕێی مامۆستایەوە کە ناوی جان ئێستیڤن هینۆڵز بوو. نووسەر بوو، داوا لە من کراوە سرووشتناسێک پێشنیار بکەم کە وەکوو یاریدەدەر لەگەڵ کاپیتانێکی کەشتی بە ناوی فیت رۆیدا بچێت بۆ گەشت. ئەو ئەرکێکی دەوڵەتی لەسەر شانە تاکوو کەنارەکانی باشووری ئامریکای باشوور پێوانە بکات و نەخشەی لێ هەڵگرێت. من بەوانم گوتووە لەناو ئەو کەسانەی کە دەیانناسم و لەوانەیە ئەرکێکی ئاوا لە ئەستۆ بگرن تۆ لە هەموویان شیاوتری. دەربارەی لایەنی پارەیشەوە من هیچی لێ نازانم، ئەو گەشتە دەریاییە بڕیار وایە دوو ساڵ بخایەنێت. تۆ هەمووی ئەمانەت چۆن لەبەر کردووە؟ سۆفیا کارێکی ئاسانە. داروین وەڵامی چی بوو؟ بە شەوقەوە دەیویست ئەو هەڵە بقۆزێتەوە، بەڵام لەو سەردەمەدا لاوان هیچ کارێکیان بە بێ ڕازیبوونی دایک و باوک نەدەکرد. کەواتە دوای ماوەیەکی زۆر، سالحانێ لەگەڵ باوکیدا سەرەنجام ڕازی کرد و هەر ئەویش بوو کە خەرجی گەشتی کوڕەکەی لە ئەستۆ گرت. لە ڕاستیدا هیچ باسێکیش لە لایەنی پارەی ئەم گەشتە نەکرابوو. زۆر سەیرە. کەشتیەکەیان ناوی بیگڵ بوو کە هی هێزی دەریایی ئینگلیز بوو. ڕۆژی بیست و حەوت ی دیسامبری هەزار و هەشت سەد و سی و یەک لە بەندەری پیلمۆسەوە بەرەو ئامریکای باشوور بەڕێکەوت و تاکوو مانگی ئۆکتۆبری ئۆکتۆبری هەزار و هەشت سەد و سی و شەش نەگەڕایەوە. دوو ساڵەکە بوو بە پێنج ساڵ و گەشتەکەی ئامریکای باشوور بوو بە گەڕان بە دەوری زەویدا. ئەمە یەکێک بوو لە گرنگترین گەشتە زانستی و لێکۆڵینەوەییەکانی سەردەمی نوێ. بە دەوری هەموو دنیادا گەڕان؟ بەڵێ بە تەواوی. لە ئامریکای باشوورەوە لە دەریای ئارامدا بەرا و زیلاندی نوێ ڕۆیشتن و لەوێوە بۆ ئوسترالیا و ئەفریقیای باشوور لەوێوە دیسان ئاڕاستەی ئامریکایی باشوور بوونەوە و لە کۆتاییشدا هاتنەوە بۆ ئنگلیس داروین نووسی گەشتکردن لەسەر کەشتی بیگڵ بێشک گرنگترین ڕووداوی ژیانی ئەو بووە بەڵام سرووشتناس بوون لەسەر دەریا کارێکی ئاسان نییە. لە ساڵانی سەرەتادا کەشتی بێگەڵ لە کەناراوەکانی ئامریکای باشووردا زۆر سەروخواری دەکرد. ئەمە دەرفەتێکی باشی دا بە داروین کە خۆی لە تەواوی وڵاتەکە بۆ نموونە لە شوێنە وشکەکان ئاشنا بکات. گەشتە یەک لە دوا یەکەکانی لیژنەکە لە دوورگەکانی پاگۆسەوە لە دەریای ئارامدا و هەروەها ڕۆژەڵاتی ئامریکای باکووریش گرنگییەکی فراوانی هەبوو. داروین توانی کۆمەڵێک مادەی زۆر لەم دوورگانەدا پەیدا بکات و ڕەوانەی ئینگلیزی بکاتەوە. بەهەرحاڵ، بیرەکانی خۆی دەربارەی سروشت و کامڵبوونی ژیان لای خۆی ڕاگرت. کاتێک لە تەمەنی بیست و حەوت ساڵیدا گەڕایەوە بۆ وڵاتی خۆی، ناوبانگی زانستیی ئەو لە هەموو شوێنێک بڵاو ببووەوە. لەم کاتەدا بیرۆکەیەکی ڕوون دەربارەی کامڵ بوون لە مێشکیدا بوو، بەڵام کتێبی ناوداری خۆی تاکو ساڵیانێکی زۆر لە دوای گەڕانەوەی بڵاو نەکردەوە. چونکە داروین هەر وەک شیاوی هەر زانایەکە کەسێکی زۆر پارێزگار بوو. کتێبی بەناوبانگی ئەو ناوی چی بوو؟ لە ڕاستیدا چەند کتێبێکی هەبوو، بەڵام کتێبێکیان زیاتر لە هەمووان لە ئینگلیزدا دەنگ و هەرای بەرپا کرد کە ناوی سەرچاوەی جۆرەکان بوو کە لە هەزار و هەشت سەد و پەنجا و نۆ دا بڵاو بووەوە. ناوی تەواوی کتێبەکە ئەمە بوو، دەربارەی سەرچاوەی جۆرەکان لە ڕێگای هەڵبژاردنی سروشتییەوە یا ڕاگرتنی نژادە چاکەکان لە کێشمەکێشی ژیاندا. ئەم ناوە درێژە لە ڕاستیدا کورتکراوەیەکی تەواو بوو لە تیئۆری یاخود بیرۆکەی داروین. بە ڕاستی کە زۆر باسی لە ناوی یەک کتێبدا گونجاندووە. بەڵام دەبێت بەش بە بەش شی بکەینەوە. داروین لە سەرچاوەی جۆرەکاندا دوو فیکر یا دوو تێزی سەرەکی باس دەکات. یەکەمەو ئەوەی کە تەواوی جۆرەکانی گیاکان و حەیوانەکان لە چەند جۆرێکی کۆنتر و سەرەتایی تر کامڵ بوونی ژیانیان پەیدا کردووە. دووهەم ئەوەی کە کامڵ بوون بەرهەمی هەڵبژاردنی سروشتیە. مانەوەی ئەوەی کە بەهێزترینە. بەڵێ ڕاستە. بەڵام دەبێت سەرەتا سەرنجی بیرۆکەی کامڵبوون بدەین. ئەڵبەت ئەمە خۆی فیکرێکی زۆر تازە نەبوو، بۆچوونی کامڵبوونی ژیان لە هەزار و هەشت سەد دا بە دواوە لە لای چەند کەسانێک پەسەند کرابوو. یەکەمین دەربڕی ئەم ئەندێشە بوونەوەرناسێکی فەرانسەیی بوو بە ناوی لامارک تەنانەت پێش لە ئەویش باوە گەورەی داروین بە ناوی ئێرەزمۆس داروین باسی ئەمەی کردبوو کە گیاکان و گیاندارەکان لە چەند نژادی سەرەتایی کامڵ بوونیان پەیدا کردووە بەڵام هیچ کام لەوان بەڵگەیەکی جێی باوەڕیان بە دەستەوە نەبوو کە کامڵ بوون چۆن ڕووی داوە هەر بۆیە کلیساکان ئەوانیان بە مەترسیەکی زۆر گەورە لە ژمار نەدەهێنا. بەڵام داروینیان بەو مەترسیە گەورە دەزانی؟ بەڵێ. ئەڵبەت نەک بە بێ هۆ، ئنجیل و تەورات دەربارەی نەگۆڕبوونی جۆرەکانی گیاکان و حەیوانەکان باسیان کردبوو، کە هەم جێگەی متمانەی کۆمەڵی کلیسا و هەم جێی بڕوای کۆمەڵی زانست بوو. بە پێی کتێبی پیرۆز هەر جۆرێکی ژیانی حەیوانی بە شێوەی جیاجیا و یەک جار بۆ هەمیشە خوڵقێندراوە. ئەم ڕوانگە مەسیحییە لەگەڵ بۆچوونەکانی ئوفلاتوون و ئەرستۆیشدا یەکی دەگرتەوە. چۆن؟ بیرۆکەی جیهانی نموونەکانی ئەفلاتوون وای دانا کە جۆری گیاندارەکان نەگۆڕن. چونکە وەک نموونە و شێوەگەلێکی هەمیشەیی دروست کراون. هەروەها نەگۆڕبوونی جۆری گیاندارەکان یەکێکە لە بنەماکانی فەلسەفەی ئەرەستۆ، بەڵام لە سەردەمی دارویندا دۆزینەوە زانستییە نوێکان بووە هۆی ئەوەی کە ئەم بڕوا کۆنانە دیسانەوە بکەوێتە بەر لێکۆڵینەوە. ئەم ناسین و دۆزینەوە نوێیانە چی بوو؟ بۆ نموونە لە هەڵکەندنەکاندا بەشێکی زۆری فۆسیل بەردەست کەوت، هەروەها فۆسیلی ئێسکی گەورەی حەیوانە لەناوچۆکان ئەدۆزرایەوە. خودی داروین جێماوەی گیاندارە دەریاییەکانی لە ناوەڕاستی وشکانیدا دۆزییەوە و بەم هۆیە زۆر سەری سووڕمابوو. هەروەها چەند دۆزینەوەیەکی هاوشێوەیش لە ئامریکای باشوور لەسەر چیا بەرزەکانی ئاند بەدەستهات. گیانداری دەریایی لەسەر کێوی ئاند چی دەکات؟ سۆفیا تۆ دەتوانیت وەڵامی ئەمە بدەیتەوە؟ نا. بەشێک پێیان وابوو ئەمانە کەسانێک یا حەیوانەکان لەوێ فڕێیان داون. بەشێکی تر دەیانوت خودای گەورە ئەم فۆسیل و بەجێماوەی ئێسکی گیاندارانی دەریایی لەوێدا خوڵقاندووە تاکو بێباوەڕەکان بخەڵەتێنێت. ڕای زانایانی زانست چی بوو؟ زۆربەی زەویناسان لایەنگری ڕووداوێکی کتوپڕ بوون. بەپێی ئەم بۆچوونە زەوی کەوتۆتە بەر تۆفانێکی زۆر سەخت یا بوومەلەرزە یاخود ڕووداوێکی سروشتی تر و ئەمە تەواوی ژیانی لەناو بردووە. داستانی یەکێک لەمانە بە ناوی تۆفانی نوح لە تەوراتدا دەمیرێت. دوای هەر ڕووداوێک خودا سەر لە نوێ ژیانی هێنایەوە بۆ سەر زەوی و ئەم جارە گیاندارەکان و حەیوانەکان بە شێوەیەکی کامڵتر دەخوڵقێنێت. کەواتە فۆسیلەکان بە جێماوەی شێوە سەرەتاییەکانی ژیان بوون کە بە هۆی ڕووداوانێکی گەورەوە سڕاونەتەوە بە تەواوی. بۆ نموونە وایان دەزانی ئەم فۆسیلانە ئاسەواری ئەو حەیوانانەن کە نەیانتوانی سوار کەشتی نوح بن. بەڵام داروین لە گەشتی دەریایی خۆیدا لەسەر کەشتی بێگڵ، نوسخەی یەکەمی کتێبی بنەمای زەویناسی نوسراوەی سێر چارلز لایلی زەویناسی ئینگلیزی پێ بوو. لایل دەیوت چۆنیەتی دووبارە ناسینەوەی ئێستای گۆی زەوی و چۆنیەتی دۆڵ و چیاکان لە ئەنجامی کامڵ بوونێکی هەرە درێژ خایەنە. مەبەستی ئەوە بوو کە تەنانەت گۆڕانکارییە بچووکەکانیش لە درێژایی ئەو دەورانەی کە تێیاندا کە تێیان پەڕاندووە، دەتوانێت کۆمەڵێک گۆڕانکاری گەورەی زەویناسی بخوڵقێنێت. مەبەستی چ جۆرە گۆڕانکارییەک بوو؟ مەبەستی ئەو گۆڕانکارییانە بوو کە ئەمڕۆکەش ڕووئەدات، با و بۆران و هەوا، توانەوەی سەهۆڵەکان و ئاوسانی زەوی. هەڵبەت باسی ئاو و بەردی خارات بیستووە. ئاو نەک بە هێزێکی زۆرەوە بەڵکوو بە بەردەوامبوونی دڵۆپێک بەردی بە بەردەوامبوونی دڵۆپێک بەردی کون کردووە. لایل پێی وابوو کە گۆڕانکارییە بچووک و هێدی هاوشێوەکان لە درێژایی دەورەکان دەتوانێت ڕووخساری سروشت بە تەواوی بگۆڕێت. بەڵام ئەم بیرۆکەیە بە تەنها پێناسەی بە جێماوەی گیاندارە دەریاییەکانی سەر چیای ئاند ناکات. لە هەر حاڵدا داروین بەردەوام ئەمەی خستبووە مێشکی کە گۆڕانکارییە بچووکە هێدییەکان لە درێژماوەدا گۆڕانکاری بەرچاو دەخوڵقێنێت. ئەڵبەت بیری کردۆتەوە هەر ئەم پێناسەیەش دەتوانێت سەبارەت بە کامڵ بوونی گیاندارەکان بەکار بهێنێت. بەڵێ وای دەزانی. بەڵام هەروا کە باسم کرد داروین کەسێکی پارێزگار بوو لە پێشەوەدا کە بوێری وەڵام دانەوەی هەبێ ماوەیەکی زۆر پرس و جۆی کرد. لەم ڕووەوە شوێنکەوتووی لایەنی ڕاستەقینەی فەلسەفە بوو. واتە گرنگە کە پرسیار بکەین و لە وەڵام دانەوەدا پەلە نەکەین. بەڵێ زۆر ڕاستە. لە بۆچوونی لایلدا هۆکاری یەکلاکەرەوە مێژینەی هەرە دووری زەوییە. لە کاتی دارویندا زۆر کەس پێیان وابوو لە کاتێکەوە خودا زەوی دروست کردووە تەنیا شەش هەزار ساڵ تێپەڕیوە. ئەم ژماردەیە بە بژاردنی نەوەکان لە ئادەم و حەواوە بەدەست هاتووە. ئەمە چیتر زۆر ناژیرانەیە. بەڵێ. کاتێک وەڵامی پرسیارەکە درێتەوە ئاسان دەبێ. داروین وای بۆ دەچوو کە تەمەنی زەوی سێ سەد ملیۆن ساڵە، چونکە لانی کەم شتێک ڕوون بوو. ئەوەی کە بیرۆکەی کامڵبوونی ئارامی زەویی ناسینی لایل و بیرۆکەی کامڵبوونی ژیانی داروین تەنیا لە حاڵەتێکدا جێگەی متمانە بوون کە بڕوامان بە دەورە درێژخایەنەکانی زەمان هەبێت تەمەنی زەوی چەندە؟ ئەمڕۆ بۆمان دەرکەوتووە کە زەوی چوار ملیار و شەش سەد ملیۆن ساڵ مێژینەی هەیە. ئۆۆ تاکو ئێرە یەکێک لە بەڵگەکانی بیرۆکەی کامڵ بوونی ئارامی داروینمان بۆ ڕاست بووە. واتە توێکانی دەورانەکان لەسەر فۆسیلەکان لە ناو توێی جۆراوجۆری زەویدا. بەڵگەیەکی تر دابەشبوونی جوگرافیایی بوونەوەرە زیندووەکانە. لێرەدا بوو کە گەشتە دەریایە زانستیەکەی داروین کۆمەڵێک زانیاری نوێ و کۆکراوەی پێشنیار کرد. داروین بە چاوی خۆی بینی کە ئەندامی یەک جۆرە گیاندار لە یەک ناوچەدا دەتوانن لە چەند لایەنی زۆر بچووکدا پێکەوە جیاوازییان هەبێت. داروین بە تایبەت لە دوورگەکانی گالاپاگۆس لە ڕۆژئاوای ئێکوادۆر لێکۆڵینەوەهایەکی زۆر سەرنجڕاکێشی ئەنجامدا. تۆزێک دەربارەی ئەمانە باس بکە. کۆمەڵی دوورگەکانی گالاپاگۆس چەند بوڕکانی بوو. بەم هۆیەوە لە ژیانی گیاکان و حەیوانەکاندا جیاوازییەکی زۆر بەدی نەدەکرا. بەڵام داروین بە شوێن جیاوازیهایەکی زۆر بچووکەوە بوو. لەو دوورگانە چاوی بە جۆرە کیسەڵێکی زۆر گەورە کەوت کە لە دوورگەیەکەوە بۆ دوورگەیەکی تر قەبارەیەکی جیاوازیان هەبوو. ئایا بە ڕاست خودا؟ ئایا بە ڕاست خودا بۆ هەر یەک لەم دوورگانە کیسەڵێکی تایبەتی خوڵقاندووە؟ بڕوا ناکەم. ڕوانینەکانی داروین سەبارەت بە ژیانی پەلەوەرەکانی گالاپۆز لەمەیش سەرسووڕهێنەرتر بوو. سەیرەکانی گالاپاگۆس لە دوورگەیەکەوە بۆ دوورگەیەکی تر جیاوازییەکی ئاشکرایان هەبوو، بەتایبەت لە شێوازی دەنووکیاندا. داروین دەریخست کە ئەم جیاوازیانە پێوەندییەکی نزیکی لەگەڵ شێوەی پەیداکردنی خواردنی ئەم باڵندانە هەیە لە چەند دوورگەی جیاوازدا. سەیرە نزم فڕەکان بە دەنووکێکی زۆر ڕاست و سەرەوخوارەوە لە دەنکەکانی داریکا گیان دەخوارد. سەیرە بچووکە دەنگ خۆشەکان مێش و مەگەسیان دەخوارد. خۆراکی سەیرە درەختییەکان ئەو مێرووانە بوون کە لە کۆتەی دارەکاندا دەژیان. دەنووکی هەر جۆرێک لەمانە دروست بەپێی چۆنیەتی خواردنەکەیان بوو. ئایا هەمووی ئەم سەیرانە یەک جۆر بوون؟ بەڵام بە درێژایی سەدەکان لە دوورگە جیاوازەکانی خۆیاندا لەگەڵ چۆنیەتی شوێنی خۆیاندا هاوئاهەنگ بوون و بەم شێوەیە وەک جۆرێکی نوێی سەیرە کامڵ بوونیان پەیدا کردووە. داروین گەیشتە ئەم ئەنجامە؟ وابوو؟ بەڵێ. لەوانەیە لەوێ بووبێت کە داروین بووە داروینیست، هەروەها سەیری کرد کە گیاندارانی ئەوێ لەگەڵ زۆریەک لەو گیاندارانە کە لە ئامریکای باشووردان هاوشێوەیەکی نزیکیان هەیە. ئایا خودای گەورە هەر ئەم گیاندارەی تەنیا بۆ یەک جار بە شێوەیەکی تۆزێک جیاواز خوڵقاند یاخود کامڵبوونێک ڕووی داوە؟ داروین زۆرتر شکی کردە ئەوەی کە گیاندارەکان هەموویان نەگۆڕن، بەڵام ئێستاش پێناسەیەکی گونجاوی نەبوو کە چۆن ئەم گۆڕانکارییە ڕووی داوە.